بەشی سی و سێهەم و کۆتایی سەعاتێکی ڕێ قسەم بۆ سەرنگ ئارام کرد خۆ پەرستەکەیم جوڵان هەر کاتێک دەویست بە دوای قسەکان ما بێت دەرفەتی قسەکردنیم نادا بە جۆرێکی دیکە بەڵگەم بۆ هێنایەوە جاری وا بوو پێیەکەنی جاری واش بوو ئەو بیرکردنەوەی ئازایانی منی بەدڵ بوو اینجا تاوێک تێدەفکری و ڕووداوەکانی پێشببینیە کرد نەیەتوانی ڕێ بۆ هەڵاتنی مامۆسا خۆش بکات، بەڵام دەیتوانی لە بەندیخانە ڕزگاری بکا و بۆ دوورخراوگەی ڕەوانە بکات. ئەوەم قەبووڵ کرد، چونکە ئەوە دوا پەناگە بوو. ئەوە دوا چارە بوو کە لە بەردەما بوو بۆ ڕزگارکردنی تاک خۆشەویستەکەم لە ژیانا. ئەوە دوا چارە بوو لە بەردەمما بۆ ڕزگارکردنی تاقە خۆشەویستەکەم لە ژیاندا. هیچ چارەیەکی ترم نەبوو. یان دەبوایە قەناعەتم پێ بکردایە، یا گەر لەوەدا سەرنەکەوتمایە نەمەزانی چیم بکردایە ئەو لە ئەنجامدا بەڵێنی پێدام کە یەکسەر بچێ بۆ دەربار و لەوێ لەگەڵ شادا قسە بکە و هەوڵ بدا قەنەعاتی پێ بکە کە ئازادکردنی مامۆستا کە ئیتر ناتوانێت هیچ بکات لە سووری شادایە پێڵێت کەماکان لە ناو خەڵکی ڕۆشنبیرە ناسراوە پیاوانی سەردەمەی ناسن گرتنی ئەو ناڕزایی لە ناو خەڵکا بڵاو کردوێتەوە کوشتنی ئەو لە چاپکراوەکانی وڵاتانی دەرەوەدا دەنگ دەداتەوە و چاکترە لە ڕوانگەیەکی سیاسییەوە بڕوانرێتە ئەم مەسەلەیە. ڕەخنەی دەگرت و منیش هەوڵم دەدا قەناعەتی پێ بکەم. سەیر لەوەدایە کە من خۆشم باوەڕم بەو قسانە نەبوو کام کردن و ئەو شتانەی کە دەموتەوە لە خودادادەوە فێری بووبووم. پرسی، باش، بەڵام ئەگەر نەخشەکەمان هاتە دی و ئەو هەواڵەمان بە ڕۆژنامەکانی جیهان دا، ئەوسا شا زیاتر ڕق لە مامۆسا هەڵەگرێ و گومانی تێدا نییە کە لە ناویە بات. سەرەتا وەڵامێکم نەبوو بیدەمەوە، چونکە ئەمە شتێک بوو ڕاستی تیا بوو، بەڵام بە لای منەوە هەرچۆنێک بوایە ئەو ڕێیە باشتر بوو. ئێستا ئەبێ ئەو لە ژێر ئازارداندا ڕزگار بکەم. کێ ئەزانێت سبەینێ چییە بێت وتم نە وا نییە گەر ئێوە بڵاوی بکەنەوە کە فەرمانیان پێتان داوە لە زینداندا ئەو ژەهر خواردوو بکەن و ئێوە شانتان نەداوەتە بەر ئەم کارە ئەوسا ناتوانەوە بکوژن چونکە ڕاستی قسەکەی ئێوە سلمێ هەر لەبەر ئەمە دەست بۆ مامۆستا درێژ ناکەن بەڵام بریاتان توانی ڕێگای هەڵاتنی لە ئێران بۆ خۆش بکەن هەرچیم کرد نەچووە ژێر ئەو بارەوە تەنانەت بەردانیشی بە باش نازانی دڵنیا بوو لەوەی کە بە تاوەتی دەبێتە جێی گومانی شا بە تایبەتیش دوای ئەو راپۆرتی کە کاتی خۆی دایان بەشا گوایە سەروکاری لەگەڵ بەرهەڵستکارانی ڕژێمدا هەیە لە بەرلین تەنها قەنەعاتی کرد بەوەی مامۆستا بۆ یەکێک لە شارەکانی خۆراسان دوور بخەنەوە بۆ ئەو مەبەستەش یەکسەر لای منەوە بەرەو دەربار ڕۆیشت قەرار وابوو لە ماڵەوە چاوەڕێی بکەم و هەر کاتێک بۆ دائیرەی ئاسایش گەڕایەوە لەوێ تەلەفۆنم بۆ بکا و منیش بچم بۆ نووسینگەکەی و لە ئەنجامەکەی ئاگادارم کاتەوە کاتی خواحافیزی دەستی ماچ کردم دەیویست لێوەکانم ماچ بکات بەڵام من ڕووم وەژێڕا و ئەو توانی بە تەنها ڕوومەتی ڕاستم ماچ بکات ئیدی تەنها ئەوە بوو کە ئەویان لەگەڵ ئەفسەرێک و دوو کار بەدەستی دایرەی کاروباری سیاسیدا بۆ کەڵات دوورخستەوە ئانیشکی چەپی خستە سەر مێزەکە و ناوچەوانیشی خستبوویە سەر دەستی چاوەکانی نوقاندبوو و سەری ڕاوەشاند وا پێچوو دیمەنی دواچاو پێکەوتنەکەی مامۆستای هێنابێتە پێش چاوی خۆی زۆر حەزمە کرد بزانم کە بۆچی پڕکێشی نەکردووە بۆ دواجار قسە لەگەڵ مامۆستادا بکات ئەم ئافرەتە ببووە جێگای ڕێز و بەزەیم سیر ئەوەیە هیچ گوێی بەو قوربانیدانی خۆی نادا دەتوت شەرم لەو قوربانیە گەورەی خۆی دەکا کە لە پێناو مامۆستادا داویەتی تەماشای چاوەکانی تابلۆکەم کرد هیچ نهێنیەک لە چاوەکانی ئەو ئافرەتەدا نەبوو کە بەرامبەرم دانیشت بوو مامۆستا ئەوی نەناسی بوو بۆ ئەوی بیهێنمە قسەوتم نەخشەکەتان سەری گرت چونکە بیرم یاد کە لە ساڵانی دوای دیکتاتۆریا یەکێک لە سەرۆکەکانی ئاسایش ناوەکەیم لە یاد نییە بێگومان هەر ئەو سەرتیب ئارامە بووە لە ئێران هەڵات و ئیتر نەگەڕایەوە ئەو دەمە لە نێو خەڵکییا چیرۆکی سەیران دەربارەی ئەوە جێڕایەوە و تەنانەت بیستم کە چاپکراوەکانی ئەوروپاش زۆر شتیان لە زمانی ئەوە بڵاو کردوێتەوە وەڵامی نەدایەوە گوێی لە قسەکانی من بوو بەڵام هیچ کاریگەریی قسەکانم لە دەموچاویدا نابینی ناچار بووم پرسیاری لێ بکەم بەڵێ دیارە کە بووی تاوسری سەرتیب ئارام و کاتێکیش هەواڵی مەرگی مامۆستاتان بیست بەپێی ئەو بەڵێنی کە دابووتان پاشگەز بوو بوونەوە بۆ ئێران گەڕانەوە ئیجازە بفەرمونون باەک پرسیاریکەتان لێ بکەم ئێسا وتان کە جارێکی تریش ئەوتان بینیەوە بەڵام پڕکێشیتان نەکرد قسەی لەگەڵدا بکەن حەزمەکرد ئەمەشتان بۆ ڕوون کردمایەتەوە ئافرەتە نەناسەکە ئەشتی ئەڕشت ئاغای چاودێر ئەمە گەورەترین نهێنی ژیانی من بوو کەس بەمەی نازانی دەربارەی کارەکانی ترم کە کەسانێک هەبوون کەم تا زۆر ئاگادار بوون تەنانەت سەبارەت بە پەیوەندی سیاسی من لەگەڵ ئەودا هەروکو زانیتان پۆلیسیش زانی بەڵام جگەل ئارام کەسی تر نەیەزانی کە من ئەوم لە بەندی خانە ڕزگار کردووە لە کاتێک ئاگەر گریان بواری نادا ئەشک لە چاوانی دەباری و بەدەم قوڵپی گریانەوە دوا لە کاتێکا گەر کەمێک ئازاتر بوومایە تۆزێک زیاتر قوربانیم بدایە ئاخ گەر ئەو کەمێک زیاتر بواری منی دەدا ئەو ڕۆژانی کە پێویستی بە من هەبوو لە خۆی نزیک دەکردمەوە هانی دەدام ئەوم لە دەست ناچوو دەستم لەو هەڵناگرت لەگەڵیدا بۆ تاراوگە چووم بە پارە بە پەرتیل بەو دەسەڵاتی کە هەم بوو بە حوکمی ئەو پەیوەندیانەی کە خانەوادەکەمان لەگەڵ خاوەن دەسەڵاتی ئەو ساداهەیان بوو لەوانە بوو پاش ساڵێک و دوان ئەوم لە دوورخراوگە بگەڕانایەتەوە نەمەویست تەنانەت خۆم بە ئێوەش بناسێرم کە تازە لە تاریکترین گۆشەکانی ڕۆحم ئاگادار بوون نەمەویست بزانن کە من هاوسەری جارانی سەرۆکی پێشوی ئاسایش بووم هەمان ئەو سەرۆکی ئاسایشەی کە مامۆستاماکان نیگارکێشی گرت و بۆ دوورخراوگەی نرد من هاوڕێکی خۆم بە تەنیا جێهێشت خۆشەویستەکەی خۆم ئەو کەسەی تاقە مرۆڤێک بوو کە دەمتوانی لەگەڵ یابژیم لە سەخترین ساتەکانی ژیاندا بە تەنیا جێمهێشت و شوم کرد بە دوشمنەکەی بە خوێن خۆرترین دوشمنی ئاوات و خەونەکانی بەڵام ئەو خۆشی ئەمە یەزانی چونکە دوای دوو هەفتە میهرەبان و دەستگیرانەکەی خوددادات کە بوو بوو بە پزیشکی مناڵان گەڕایەوە بۆ ئێران تا لە مەسەری گرتنی مامۆستا و ئەنجامەکانی بکۆڵێتەوە و زەمینە بۆ گەڕانەوەی خوددادات بۆ ئێران خۆش بکات لە هەمان ئەو دوو سێ هەفتەیەدا کە من لەگەڵ سەرتیپا تێکەوت بووم بۆ مەسلەی مامۆستا میهرەبان و ڕۆژێکیان هات بۆ دیدەنیم بەڵام من دەرفەتم بەو نەدا دەربارەی ئەو شتانە بدوێت کە دەمزانین بە هەمان زەردەخەنە درۆکانی جاران ڕۆخۆشیەکی ساختەوە پێم وت کەمارە کراوم و چەند ڕۆژێکی تر نابا بۆ پاریسە گەڕێمەوە بێگومان دیارە کە مامۆستاش ئەوەی بیستۆتەوە و هەر بۆیەش ئەو تابلۆیەی ئاوا کێشاوە، بەڵام کێ گوناهبارە؟ من یان ئەو کە منی بەم ڕۆژە ڕەشە گەیاند؟ وەختێ بۆ ژوورەکەی سەرۆکی ئاسایش ڕۆشتم، وەختێ بۆ ژوورەکەی سەرۆکی ئاسایش ڕۆشتم، گەلێ خۆشحاڵ بوو. هەر کە چوومە ژوورەوە، یاری دەدەرەکەی خۆی بانگ کرد و وتی، نامەوێ کەس بۆ ئێرە بێت، بنێرن بۆ بەندیخانە ژماکانی نیگارکێش بهێنن بۆ ئێرە. با لێرە بێ تا خۆم بانگی ئەکەم. کاتێک یاریدەدەرەکەی ڕۆیشت لە پشتی مێزەکەیەوە هەڵسا و هاتە لامەوە دەستمی گرت و وتی داواکەتم جێبەجێ کرد هەر ئەمڕۆ ئەینێرم بۆ کەڵات پرسییم کارێکی گران بوو وتی کاری گرانی ئێمە ئەمڕۆ بە دواوە دەست پێکات تا دوو مانگی تر کە ئامادەی سەفرە بم ئێوە چیەکەن وتم بلیت بۆ من ببڕن من هەر لەم ڕۆژانەیە چم بۆ پاریس وتی ئەی مارە بڕینەکە لەکوێ بێت وتم هەر لێرە بەڵام پێویست ناکە کەسیش بزانێ با دایکیشم ئامادە بێت وتی زۆر چاکە پرسییم ئێسا مامۆساماکان یەت بۆ ئێرە وتی حەزەکەن بیبینن وتم نا کارم پێی نییە وتی گەر حەزەکەن ئەتوان بە تەنیا قسەی لەگەڵا بکەن ڕایان نسپێرم ژووری چاڕوانەکەتان بۆ چۆڵ بکەن بۆ خۆتان لەوێ دابنیشن و خەریکی نەخشەدانان بن خۆم هێمن پیشاندا پێکەنینە درۆکەم و چاوە درەوشاوەکانم ئەویان فریو دابوو هەر بە ڕاستی لەو بڕوایە دابوو کە من حەز بە بینینی ناکەم بەرز پێکە نیم وتم نا سەرتیب من ئیتر هاوسەری ئێوەم و پێم خۆش نییە بە تەنیا لەگەڵ پیاوێکی نامەحرەما قسە بکەم وتی بەڵکو پێویست بکات چەند قسەیەکی لەگەڵا بکەن و پێی بڵێن کە ئێوە ڕزگارتان کردووە وتم هەرگیز ئەگەر بزانێ من بە یاریدەی ئێوە دەسم لە ئازادکردنی ئەودا هەیە سەر لە نوێ خۆی فڕێیاتەوە بەندیخانە پرسی ئەتانەوێ منەوەی پێ بڵێم وتم هەرگیز کاریوانەکەن کاتان لەکەم ئازاری مێن دڵی بەنەوە پێی بڵێن لەبەر ئەوەی کە هونەرمەندێکی گەورەیە بەر لێبوردنی شاکەوتووە بەڵام جێی داخەکە لە تارانە بمێنێتەوە خۆی بەو کارانەوە خەریبکە کە شایانی ئەو نین هەر لەبەر ئەمەش ماوەیەک لە تاران دوورە خرێتەوە هەر ئەوەندە بارودۆخ هێمن بوویەوە ئەتوانێت بگەڕێتەوە بۆ تاران خزمەتکارەکەشی لەگەڵ ئانێرن نەخێر خزمەتکارەکەشی هەر لە بەندیخانەیە ئەی ئەو بەرنایەن هەردووچان بەرێم بەڵام خزمەتکارەکەی لەگەڵانا نێرم یاری دەدەرەکەی هاتە ژوورەوە وتی قوربان زیندانەکە ئامادێ ژووری چاوەڕوانەکە چۆڵ بکەن ئەمەوێ لەوێ قسەی لەگەڵا بکەم سەر تیپ لە ژوورەکە چووە دەرێ گوێم لە دەنگی بوو ئایام توانی بڕۆم پێی بڵێم کە بۆ ڕزگارکردنی ئەو ئاسانترین کار لە بەردەما هەر ئەوە بوو کە خۆم فڕێ بەمە باوەشی کابرایەکی خۆپەرستەوە کە جگە لە لەش و پێداویستیەکانی لەشی هیچ شتێکی دیکە لە ژیانی دانەبوو من ئەو پرکێشیم تێدا نەبوو نەمەویست پێی بڵێم کە چۆن ئەو بڕارمدا چارەکە سعاتێک سەرۆکی ئاسایش لە ژوورەکەی تەنیشدا لەگەڵ ئەوە قسەی کرد دەتوت منیان گرتووە و ئەیانەوێ من لە بری ئەو بخەنە بەندیخانەوە بە جۆرێک دڵم لی دەدا کە شەرمم لە جوڵەی سنگم دەکرد دەمتوانی گوێم لە قسەکانیان بێت بەڵام نەمدەویست سەرۆکی ئاسایش بە نەرمی و بەڕێزەوە دووە مامۆستا تەنها گوێی دەگرت و زۆر بە کورتی وەڵامی ئەدایەوە جارێک خۆم پێنەگیرا و هەڵسام تا لە دەرسی دەرگاکەوە بیبینم زەنگی تەلەفۆنەکەی سەرۆکی ئاسایش ڕایچڵەکانم خێرا گەڕامەوە و لە شوێنەکەی خۆم دانیشتمەوە سەرتی بە سیمایەکی هێمن و بەدەم زەردەخەنەوە هاتەوە بۆ ژوورەکەی تەلەفۆنەکەی هەڵگرت و وەڵامێکی کورتی دایەوە ئینجا هاتە لامەوە دەستی گرتم و بردمێ لای پەنجەرەکە و وتی وەرن تەماشاکەن بە گەردنێکی بەرزەوە لە جلێکی شیک و ئوتووکراودا و لەگەڵ ئەفسەرێک و دوو کاربەدەستی دائیرەی کاروباری سیاسیدا بە پێ پلیکانەکانی دائیرەی ئاسایشدا دەچوونە خوارێ. پاسەوانەکان سڵاویان لێ دەکرد و ڕێیان بۆ کردەوە. مامۆستاش بە هێمنی بە سەری وەڵامی دەدانەوە. کاتێک بە پلەکاندا چووە خوارەوە، هەڵۆستەیەکی کرد. تەماشایەکی ئاسمانی کرد و، لەوە چوو هەناسەیەکی قوڵ هەڵکێشێت ئەمە دواجار بوو بیبینم هەمان دیمەن لە یادما تۆمار بووە ئاغای چاودێر تکاتان لەکەمی تر بابەز بێت ئیتر پرسیار مەکەن من هیچی ترم نییە پێتانی بڵێم گەرچی من هێشتا هیچم بۆ باس نەکردوون ئەوەی دەروونم دەکرۆژێت وی خوات هێشتا نەوتراوە من ئەگەر ئەمتوانی ئەوە دەربڕم کە گڕی لە ناخم بەرداوە ئەو دەبا بوومە شاعیرێک، نووسەرێک، نیگارکێشێک و هونەرمەندێک، بەڵام من هیچیان نیم. ئێوە داوای بەسەرهاتی ژیانی مامۆستاتان لێکردم، وا منیش بۆم گێڕانەوە. نمونەی ئافرەت یۆک و منیش زۆرن کە ژیانیان بۆتە قوربانی هەوا و هەوەسی پیاوان یەم زەلکاوە. زۆر سپاستانەکەم کە ئەوەندە تاقەتان هەبوو گوێ لەسەر گوزەشتەیەکی شوم بگرن کە پەیوەندی بە کاری ئێوە و پەیوەندی ئێوە بە ژیانی مامۆستاوە نەبوو تابلۆکەشتان بەرنەوە ئیدی من هیچ پەیوەندیەکەم بەو تابلۆیەوە نەماوە مامۆستاکەی ئێوە بە هەڵەیە چووە ئەم چاوانە هی من نین.